گوێگرانی ئازیز و خۆشەویست سلااوان لێ بێ خۆشحاڵین لە بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. من کە خەریکی خۆسازکردن بۆ سەفەر بووم، ڕادیۆ بەغدا کردیە هەرا کە بارزانمان پاکسازی کرد و سەری مارمان پاک کردەوە و مەلا مستەفا کوژراوە. خەبەرێکی زۆر دڵتەزێن بوو، بەڵام چونکە زۆرم درۆ لە بەغداوە بیستبوو کەوتینە پێو شوێنی. نەخێر، بارزانی شکور ساغە و تەنیا دەوڵەت لە چیای پیرس هاتووەتە خوار و بەری ڕۆژئاوای زێی لە جێ شەڕەکە داگیر کردووە و شەڕ بەردەوامە. لە زەمانی قاسمدا مامۆستایەکی کوردی سووریا بە ناوی محەممەد عەلی خۆجە زۆر پیاوێکی محتەڕم پێنج هزار دیناری شۆڕشی درابووە کە شمەک بۆ پێشمەرگە بکڕێ حەمەعلی خۆجە چوو بووە حەڵەبوو پۆڵی خواردبوو نەهاتەوە لە دڵی خۆمدا دەموت ئەی خوددایە من پێنج هزار و چەند دینارێکی شۆڕشم لایە جگە لە فیشەک و بۆ زووی کە کڕیومە دنیاش وا شێواوە خۆ ئەگەر ئەو پوڵە نەگاتەوە خاوەنی شۆڕش و هەتا لە ڕێگەدا بشکوژرێم ئابڕومە چێ و ئەڵێن ئەویش وەک حەمە عەلی خۆجە خواردویەتی، ئای خوایە هەر ئەمجار بژیم تا ئەمان نێتێکە تەسلیم دەکەمەوە. چەند پێشمەرگەیەکم دەگەڵ هات هەشت ئێسترمان لە فیشەک بار کرد ئێسترێک من سواری بووم لە باڵەتەش ڕا ڕەشاد باڵەتەی موهەندیسی جەنگەڵبانی و دووسێ پێشمەرگەی ترمان ڕەگەڵ کەوتن. جا هەتا لەو رێگە دوور و سەختەداین با ئاوڕێک بدەمەوە لای خورکێ، کە هاتبووم مەلا مستەفا فەرمووی، نەچی توخنی فڵانەکەس بکەوی، کە جاشێکی زۆر پیس و نامەردە و دەتکوژێ. بەڵام تەماحی من بۆ گەدایی کردن دەڕێی شۆڕشدا لێم نەگەڕا. لەلایەن خۆمەوە کەسێکم ناردە لای، زۆری بەخێر هێنابوو، پەنجا تەنەکە رۆنی دابوویە، مەحمود ئاغا یەک فیشەکیشت نادەمێ دەی بەمەوە بارزان کە ئەو شەڕە گەورەی تێدایە وەک چەرچی مەیدانی مەنگوڕان هەر ئەو دێتە خوار و من دەڵێم نا هاتبووە سەر سێ سەد فیشەک ئەویشم نەدایە جاری پێشوو کە بەرەو دهۆک دەهاتم لە دووپردێ میوانی بنکەی پێشمەرگە بووین کە حەسۆ میرخانی پێ ڕادەگەیشت پاش نیوەڕۆ لە چۆم چوومە ئەوبەر پردەکە دوو کاریتە بوو، پەڕینەوە کاری تەناف بازان بوو، سێبەرە بەردێکی خۆشم پەیدا کرد کە لە زۆر بەرزییەوە دەیڕوانییەزێ، پەتوویەکی تەنکم هەبوو، دامە بن سەرم و نووستم. حەسوە دەگەڵ چەند پێشمەرگەیەک هات، وتیان سەیرە، هەڵنەدێراوی، لەسەر ئەو لێوارە باریکە بەردە چۆن دەنووی، خەتەرە، هەستا! حەسوە پەتووەکەی لێوەرگرتم. وتی، بەخوا نەدۆزرایەوە، کاکە نەوەک شعرێکم بۆ دروست کەی، ئەم چەقۆ سینگەرەت بدەمێ چۆنە؟ منیش وتم، ڕازیم. حەسۆ میرخانی دووپڕی لە حەسۆ میرخانی ژاژۆیی جیایە، کە دوایی لە قەڵادزە حوکمی دەکرد. حەسۆ میرخانی دووپریێم زۆر وەبەر دڵ کەوت، هەم عاقڵ، هەم زۆر ئازا، هەم زۆر بە نەزم و تەرتیب. نۆبەتێ یەکی سەختی بوو، بۆخۆشم چەمەدانێکی باشم بەدەستەوە قوفڵ دابوو، هەمیشە بە باوەشمەوە بوو کە هیچی تێدا نەبوو، تا ئەگەر تەماحیان کردە پۆڵەکە ئەمەی دەستم بدزن، کەس بیری چەمەدانی ڕیش تاشینەکەی نەدەبرد، تاریف ناکرێ ڕێگەمان چەند سەخت و بەرداوی و هەڵەمووت بوو، پێم سەیر بوو ئێستر چۆن دەردەچن، ئێوارەیەک بە کێوێک هەڵگەڕاین هەمووی دەتگوت پلیکانی دێوانە، ماوەیەکی زۆر کەممان بە پێنج سەعات بڕی، چوینە گوندێک بە ناوی هەنارە ماڵی لێ نەمابوو بنکەی هورمز لەوێ بوو شەو درەنگێک گەینێ وتی ئای بەخێر بێن وەختێکی باش هاتوون وتمان خەبەر چییە وتی سێ ڕۆژ لەمە بەر بەسەر گوندێکی جاشارماندا داوە شش سەد مەڕی دەوڵەتی و ئاغامان هێناوە دوازدە سەرباز و ئەفسەر و چوار جاشمان کوشتووە پەنجا مریشکیشمان بە تاڵان هێنا مەڕەکانم بەسەر بنکەکان نابەش کرد و دوو سەتم ناردە بارزان، بیست سەرم بۆ خۆمان گێڕاوەتەوە، دادەی، دادەی کوڕە گۆشت سوور کەنەوە، بەڵام بەداخەوە خوێمان نییە. منیش پرسیم، کاکە هورمز ئەدی مریشک کوا؟ وتی، بە خوا مریشک نەما، هەموومان خوارد. گوتم، دە جا وەرە فەلە بکەوێتە سەر مریشکی جاشی موسوڵمان، چۆن ئینسافی لەلا دەمێنێ؟ خۆشترین مەڵبەندی کە من دیتوومە دۆڵی نەهلە بوو کە گوندی مەسیحیە کوردەکانی لێن دیهات هەمووی لە بەردی تاشراو خاوێن وڵاتێکی پڕ لە دەغڵ و دان و بەرەکەت هەردەبوو سەیری بکەی لە هەموو ئاقاران ڕەز و باغی میوە بوو هەموو دژواری سەفرەکە بەو تاوە نەدەبوو کە لەسەر چیاوە بەرەوزێ سرە و لێژ هاتی نەخوار زۆرجار دەبواە بە دوو کەس یاریدەی ئێستر بدەین کە لەبەردی ڕێگە باز بدا شەودرەنگێک چوینە گوندێک لەسەر زێ ناوەکەیم لە بیر نەماوە بەڵام حەیدەر بەگ ناوێکی بەسەر ڕادەگەیشت کە دەمناسی دوو سەعات شەوی مابوو دەبوو بپەڕینەوە جانتای پۆڵەکەم خستە ناو چەمەدانە گەورەکە هاتینە سەرزێ کەڵەکی بە کوولەکە سەراوی جێگەی دوو کەس بە حاڵ دەبێتەوە، ئاو زۆر خوڕە، کەڵەک ئاو دەیبا و لە دوای دوو کیلۆمەترێک وردە وردە کەڵەکەوان دەیباتە بەری ئەوبەر، نۆرەی من و ڕەشاد باڵەتە پێکەوە هات. کەڵەکەوان وتی. نابێ چەمەدانت پێ بێ. دوای بۆت دێنم وتم یان خۆم و چەمەدان بە تەنیا بپەڕینەوە یان نایەم ناچار قبولی کرد ڕەشاد و منی لەسەر چینچکان لەسەر کەڵک جێ کردەوە و چەمەدان لە پێشما وتی ئاگاتان لە خۆتان بێ نابێ هیچ ببزون خەتەرە. ئیدی کەڵەک وەڕێکەوت ڕەشادی موبارەک دەیەوێ حورمەتم بگرێ خۆی لادا وتی، ئەزبەنی جێگاکەت ناخۆشە! کەڵەک لارەوە بوو ئاو هاتە سەر پشتێنمان، بەڵام کەڵەکەوان زۆر ماهیر بوو و خۆکەوت و بە سەوڵ لێدان و لەسەر یەک ڕاستی کردەوە. زۆری خۆ توڕە کرد کە سەیر بوو نەخنکان، پەڕینەوە. تەڕ و تلیس، سەرمای بەربەیان، دونیا تاریک، کەوتینە پەلکەوتن. شێخ نورۆی کوڕی شێخ ئەحمەد لەوێ بوو بەرچاییەکمان خوارد و هەرکەس لەسەر بەردێکی پان خۆمان لەگەزدا و تێر نووسین. پاشنیوەڕۆ ئێسترەکانیان بۆ هێناین شێخ نورۆ تەماحی کردبووە بۆ زووی ڕانک و چۆغەکان بەڵام ئەو زۆری فەرموو من کەمم جواب داوە و وتم تا نەیدەمەوە بە بارزانانی کەس نایان بینێ پێم ناڵێی ئەو کوناکەرەیە لە کوێیە؟ کوناکەری چییە؟ تۆمەز کوناکرێی لێ بووبووە قونی کەرێ. لە پشت چیای شیرینەوە هاتین، ئێوارە عەسر گەینە لێرە بیرێ، کە لێرەوارێکی چوغور و چیایەکی بڵند و بنکەی بارزانی بوو. لە پێشمەرگەیەکی بارزانیم پرسی، کوا مەلا مستەفا؟ وتی، چووەتە ئەو دیوی چییە، بە دووربین سەیری شەڕگە دەکا. یەکێک دەترسام بە دزیەوە بتکوژن دووهەم عمەر دەبابە دەگەڵ یەکێکی ئێرانی کە ناوی جەلال بوو هاتبوون مەکتەبی سیاسی حیزب داوای تۆیان لێکردووم کە بچی و لە ڕادیۆکەیاندا کە تازەیان پەیدا کردووە کار بکەی خۆت حازر کە سبەی دەتنێرم پاش تۆزێک مات بوون وتم ئەوە ئەمرە لێم دەکەی یان پرسە فەرمووی، نەخێر، تۆ ئازادی، ئەگەر پێت خۆشە بچۆ، دەشزانی ئێرە چەندە خەتەر و ئاگربارانە و هەموو ڕۆژ شەڕ و لێکدانە، من لەبەر تۆ دەڵێم. منیش وتم، قوربان، ناچم، ئەگەر تۆ ئەمرم پێ بکەی خۆم دەناو ئاگریش داوێم، بەڵام بە خۆشی خۆم دەمەوێ لەم خەتەرەدا لە تۆ دوور نەکەومەوە، فەخر بەو مەرگە دەکەم کە لە نزیک تۆ بمگاتێ. یەکیش من کابرایەکی زمانشڕ و خوێنتاڵم لێم ڕوونە دە ڕۆژ دەگەڵ ئەو مامۆستایانە ناژیم مۆری جاسوسی و خیانەتم لێدەن و دەرمەکەن من خۆشم دەناسم و ئەوانیش ئەناسم ئیدی فەرمووی بمێنەوە. تەیارە بە ڕۆژ هیچ مەودای نادا بەیانی لە شوێنەکەی خۆمان دەگوێستەوە و دەچوینە ڕووکاری دۆڵی زۆراران کە بەردەڵانێکی پڕگاشە بوو تا ئێوارە شوێنەکەی خۆمان کانی و ئاوێکی لێبوو زۆر لە پێشمەرگە لە ئێوارەدا لەوێ جلیان دەشوشت بەیانیەک کە دەڕۆیشتین پێشمەرگەیەکم دیت لە بندارێک لە نزیک کانی دانیشت بوو وتم تۆشوەرە بڕۆین وتی ئێرەم خۆشە و نایم ئەو ڕۆژە بۆمبایەک وەدارەکە کەوتبوو لە ڕەگ و ڕیشەی دەرهێنا بوو پێشمەرگەکەش شەهید بوو چوار کەسیان کوشت. ئەها جاشەڵاتن بە پێکەنینەوە دەیفەرموو، سەرباز هەر خۆ ناگرێ، وەختی نیوەڕۆ لە بیری چووبوو نان بخوا، بە دووربین دەیڕوانی و شەرحی دەدا، ڕۆژێک ئیجازەم خواست لە چیا بچمە خوار و سەری بنکەی بێسیم بدەم، کاک شەوکەت و هاوەڵانی لە دەمچەمی چامە کەپرێکیان کردبوو، قولاپێکم لێ ساندن کە ماسی بگرم، قولاپم خستبووە گۆم، ماسی پێوە نەهات. تەیارەش لەسەرمان دەخولایەوە، بە هەردوو دەست ئیشارەم بۆ تەیارە دەکرد، وتیان. دەغیلا، ئەوە خەریکی چی؟ ئەوە چیەکەیت؟ دەست ڕانەکێشی با تەیارە پێت نەزانێ! وتم. کاکە، ماسی سەگباب نایەنە سەر قولابەکەم، دەڵێم، بەشکو تەیارە پێبزانێ و بۆمبایەک بهاوێژێتە گۆم، ماسیان قڕ بکا و خڕیان کاتەوە! پێشمەرگەکانی بێسیم غاریاندا پشتێنێکیان بۆ حەوادام و گرتم و کێشیان و لە خنکان خەڵستم. گیسکێک هەر باعە باعی بوو. وتم ئەوە چییە؟ وتیان لە خێڵ بەجێ ماوە و شەلە، دەمانەوێ چاک بێتەوە و بۆ خاوەنی بەرینەوە. وتم بەخوا کاکی خۆم!